یەکێک لەو کردارانە کە زۆر باوە هەر لە دێر زەمانەوە هەتا ئەمڕۆ هەڵواسینی نوشتەیە هەڵواسینی چاوەزار و مورووە هەڵواسینی ناودەسە دوور لە ڕوتان ناڵی گوێدرێژە بەقەی ماڵ و سەیارەکان و جەهل و نەزانین وا سەر لە خەڵکی موسڵمان و موحید دەرەکە ناڵی گوێدرێژ هەڵبواسێ تەقەی ماڵەکەی و قەی سارەکەی و بڵێ ئەمە بۆ ئەوەی چاوەزار بێ و چاو تەسیرم تێنەکە هامەتانێ کە ئینسان ئەوەندە بۆی دەگری هەر کەسێ دوعایەک نوشتەیەک چاوەزارێک شتێک ئەفەرمێ من تعلق بتمیمە هەر شتێک بەخۆیان هەڵواسێ بەڵکو کارێکی بۆ تەواو بکە یا شەڕێکی لەسەر لا بدا ئەوە شرکی بۆخوا قەرارداوە کوفری کردووە پەنا بەخوا لە شرک و کوفر ئێمە مسلمانین بەڵکو لە کوفر و لە شرک ڕاکەین ئەسڵی ئەم حەدیثەشە لە سونەنی ترمزی هاتووە عیسای کوڕی حەمزە ئەڵێ چوومە خزمەتی ئەبی مەعبەدی جوهەنی ئەو کابرا قەدەرەکە ناڵێین ئەڵێ لە خزمەتیا بووین و تەماشاکەم سووریەکە بە دەمنوچایەوە تووشی نەخۆشیەکاتوە خۆی پەیوەست کا بە وەسیلەیەکی ناشەرعیەوە، چاوەزار بێ، نوشتە بێ، هەر کردارێک بێ، ئەوە خوا دەیدا بە دەستی ئەو شتەوە و خۆی شیفای نادا و چاکی ناکات و پەنا دەگرم بەخوا شتێک لە خۆم هەڵواسم. بەڵێ بەڕێزەکانم هەڵواسینی شت دوعا نوشتە وا ئەکا مسلمان دڵی پەیوەست بێ بەو وەرەقەوە بەو دوعاوە بەو نوشتەوە و دڵی نەڕوا بەلای خوا بۆیە تەماشاکەی ناوێری دەستی بۆ ببەی کوفر بەخوا دەکا بەڵام ناوێرێ دەست بۆ ئەو دوعا سەوزە باکە ها بەقیوە یان ئەو پەڕۆ سەوزەی کە ها بەقەی دەسیوە مناڵەکەی لە دایکە بێ پەڕۆیەک و دوعایەک و نوشتەیەک ئەخاتە ژێر سەنگاکەیەوە ژێر سەرینەکەیەوە بەڵکو ئەمە چاو تەسیری تێنەکە یان ترسی بشکێنێ یان خورافەیەکی تر لەو خورافانەی کە لە ناو کۆمەلگا هەیە لە صحیحی بخاری هاتووە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم بەڵکو لە صحیحینایە ڕۆژێکیان لە سەفەرە ئەڕۆن پێغەمەری خوا عليهەی سەڵات و سەسلام جارڵا لێدا و بانگەشاکە لە ناو سەررجەم سەحابەکانە و ئەوانەشی کە دەنگی نایەن گاتێ نێردراویان بۆ دەنێری ئەڵێ پێیان بڵێ ئەوانەی کەوا ژێیەکیان کردوتە قەی حشتەکانیان لەوەکو ملوانکە لە ملیان کردووە بالی کاتۆ ئەمەش عەڕەب پەڕۆیەکیە خستە قەی ملی حشترەکەی بەڵکو چاو تەئسیری تێنەکا ڕسولی خوا فەرمانی کرد هەمووی پەڕۆکە لە قەی ملی حشترەکە کاتۆ بۆیشە دژی تەوحیدی ڕوبوبێتە چونکە وتمان لە ڕوبوبێتە بە پێ دوابێ هەرخوا ڤاڕ و نافعە هەرخوا قازانجگەیەنەر و زیانگەیەنەرە کاتێک پێ دوایە پەڕۆیەک سوود و زیانی ئەبێ ئەوسا تۆ شرکت بە خوا بڕیار داوە لێرە شۆفێر دەبن مسوڵمانەکان تەوحید ئەوە تانی هەمیشە دڵت پەیوەست بێ بەخواوە هەمیشە بیرت لای خوا بێ هەمیشە پێدوان بێ خدایە زەرت پێدەگەێنێ خدایە قازانجت پێدەگەێنێ خدایە شیفا دەدا خدایە نەخۆش دەخا ها ابراهیم علیە السلام فەرمی و اذا مریضت فهو یشفین خوا شیفام دەدا گەر نەخۆشکەوم خوا شیفا بەخشە بۆیە جۆرێکی تر لە جۆرەکانی شرک لە تەوحیدی ڕوبوبیەت پەنابردنە بۆ قبری ئەشخاص بۆ قبری پیاوچاکان بەمایی ئەوەی شیفا بدە ئاخر خوا شیفا بەخشە کەس شیفای بەدەست نییە گەر دەشڵێی ڕۆشتین و خوا شیفاشی دا ئەوسا دەڵێم ئەوە شەیتان شیفای دا چونکە شەیتان وەعدی بە پەروەردگار داوە لەو ڕۆژەی کە لە بەهەشت دەری کرد و لە ڕەحمەتی خۆی بەدووری کرد وتی وە فبعزتك لأغوينهم أجمعين قەبری فیسان باران دەبارێنێ قەبری عەلان گیا سەوز دەکا فڵان شێخ نەخۆش چاکەکە باشە بۆ بیر ناکەی تۆی تر خوا بۆ دنیای دروست کردووە ئاخر بۆەوە نییە بەڵکو بڵێ یا الله کە نەخۆش کەوتی بڵێ یا الله کە باران نابارێ نوێژی بارانەکەیت و دەستی هەژاری و نەداری بۆخوا بەرزکەیتۆ خوایە فێری کردووین پێغەمبەرەکەی فێری کردووین کە نەخۆش کەوتین زەلیلی دەرببڕین بۆ خوا نەک بە دەوری قەبرە سوژدە بەرین و تەوافی بۆ بکەین ئەو تەوحیدەی کە خوا پێغەمبەرانی بۆ ڕەوانە دەکا ئەو تەوحیدەی کە کتێبەکانی لە پێناو دابەزیوە ئەو تەوحیدەی لە پێناوێ شمشێرەکان هەڵکێشراون و ئیعلانی جیهاد کراوە ئەو تەوحیدەی بەهۆیەوە وڵاتی کوفر و ئیسلام لێک جودا ئەبێ، ئەو تەوحیدەیە ئینسان عیبادەت و پەرستشی تەنها بۆ خوا بکا، تووشی تەنگانە دێ یا اللە بکا، تووشی ناڕەحەتی دێ یا اللە بکا، چاوی لە دەرگای خوا بێ. ئەمن ناڵێم سەبەبی تر نیە تەنها دەرگای اللە هەیە خوای تعالی بۆ ئیمتیحانی بەندەکانی دەرگای تری داناوە شیفای نەخۆش دەدا دەرگای تری داناوە مناڵ دەدا بەڵام ئیمتیحانی تۆ دەکا خوا نافەرمێ دونیام دروست کردووە تا ئیمتیحانتان بکەم لیبلوکم ایکم احسن عملا کامتان کردەوەی باش ئەنجامەدا ئەدەی کە مناڵت نابێ خوا ئیمتیحانت دەکا ئەسباب و وەسیلەی شەرعی بەڕێ بگرە بۆ پەنا بۆ وەسیلەی حەرام دەبەی بۆ وەسیلەی شرکی دەبەی خوا حەڕامی کردووە پەنا ببەی بۆ غەیرە خۆی بەڵکو ئەوە سەحابەکانی پێغەمبەرە صلی الله عليه وسلم کاتێک تووشی تەنگانە دێن تووشی ناڕەحەتی دێن پەنا بۆ پێغەمبەر نابن عليه سەڵات وسلم پەنا بۆ ئەللا دەبن